ئەڵقەی کنەی بەرنامەکەتان پێشکەش دەکەم بە هاوکاری کاک هێمن لەگەڵتان ئەبم یەوەش هاوڕێمان بن. وتراوە ئایندە هی ئەو کەسانەیە کە سەرکێشی ئەکەن نەک ئەوانەی کە بەدوای ئاسایش و ئارامیدا وێڵن. چەندی زیاتر بیر لە ئارامی و ئاسایش بکەیتەوە کەمتر تێیدا خۆت دەبینیتەوە. زۆربەی خەڵکی ناتوانن لە بەرامبەر ڕەڕایی مانەوە لەو ناوچە ئارامەی کە بۆ خۆیانیان دروست کردووە بەرەنگاری بکەن. ئەم کارە وەکو ئەو وایە کە بەیانێکی زستان لە بایەکی سکە بایەکی ساردی هەبێ بتەوێ لە ماڵە گەرم و گوڕ و ئاسوودەکەی خۆت بێیتە دەرەوە، مرۆڤێکی ئاسایی کاتێک دەبینێ لە دەرەوەی ماڵەکەی تۆفانێک هەڵساوە، خێرا ئەگەڕێتەوە بۆ ناو ماڵە گەرمەکەی، بەڵام کەسە سەرکەوتووەکان یان کەسە ڕاستەقینەکان بەم شێوە ڕەفتار ناکەن. ئەو ئەوەندە بوێرە کە چاوپۆشیی لە ماڵە گەرمەکەی دەکا و ڕووبەڕووی ئەو هۆکارە نەناسراوە نابێتەوە کە هیچ گرەنتییەک نییە بۆ زاڵبوون بەسەریاندا، ئەگەر بتەوێ لە کەسانی یاسایی بناسرێیتەوە، دەبێ پێوەری لەو جۆرە سۆراخ بکەی. هەر ئەم پێوەرانەن کە ئیلهام و ئەنگێزە لەوانی تردا هێننە کایەوە تاوەکو ئەوانیش کرداری باشتر لە پێشوویان هەبێ. ئەگەر بتەوێ سەر و گەردنێکی بەرزترت لەوانی تر هەبێ، دەبێ سەری خۆت بەرز ڕابگری. بۆ سەفەر بۆ کیشوەرە نوێیەکان بڕۆی، دەبێ ئامادەیی دوورکەوتنەوەت لە کەنار هەبێ. ئەگەر بتەوێ لە ژیانی تاکەکەسیتدا ناسراو و جیاکراوە بی، دەبێ جارجارە. سەرکێشی قبوڵ بکەی. دەڵێن هەستەکانمان قوتوویەکی پڕ لە ڕەنگن، بە ڕەنگەکانمان ژیان خۆش دەبێ، کاتێک کە پێنووسی وێنەکێ شان هەڵدەگری بە ڕەنگێکەوە ناوەسی بەڵکو پڕی دەکەی لە ڕەنگ و بە هەستێکی خۆش و پێکەنینەوە کۆتایی پێ دەهێنی. کاتێک کە بارودۆخی ناخۆش خۆی بە ژیانت داکا و بە لاوازی بە جێت دەهێڵێ، کاتێک کە خۆشی و پێکەنین نامێنێ لە ژیانتدا، لە ناکاو بۆت دەردەکەوێ کە ژیانت پڕ لە خەمە و کاتێک کە ژیان قورس دەبێ بە سەرتدا و کەم کەم خەم و ئێش و ئازارت بۆ دێ، ئا لەم کاتەدا ڕامەوەستە و دەرگاکان لە خۆت دامەخە. بە پێچەوانەوە لە پەنجەرەیەکی ڕەنگاوڕەنگەوە سەیری ژیان بکە، دەبینی کە بوونی بوون فراوانە و جوانە، ئەو کاتە دەزانی کە ژیان خۆشە بە هەموو ڕەنگەکانی و هەموو ڕەنگەکانی جوانە بەبێ جیاوازی. خەم و بارودۆخە ناخۆشەکان لەم ژیانەدا بە تەنها بەربەستێکن ڕێگرمان دەبن بۆ باشبوون و خۆشیمان لێدزن و ئەوەش کە لەسەر ئێمەیە کە بەرەنگاری ببینەوە چۆکی بۆ دانەنەوێنین هەمیشە مەیەڵە ناخۆشیەکانت فرمێسک لە چاوەکانت بهێننە خوارەوە تۆوی ئومێد لە قوڵایی دڵی خۆتدا بچێنە خۆت مەدەرە دەستی خەمۆکی و تاریکی خەمۆکیەوە چونکە تۆ توانی بژیت بە ڕووناکی ئومێد و گەشبینی چونکە ئەم دوانە ئەو کلیلەن کە دەتکاتە ناو بەختەوەریەوە لە دەرگا گەورەکانیەوە ژیانت بە ڕەنگاو ڕەنگی بژی و مەڵێ ناتوانم چونکە تۆ دەتوانی و تۆ ئەوەت بۆ دەگونجێ بۆیە خۆشی لێ بێبەش مەکە تۆ هێزێکی زۆرت هەیە کە دەتوانی بە هۆیەوە بەرەنگاری ئێش و ئازارەکان ببیتەوە ئێستا بە ئومێدەوە بەرەنگاری خەمەکانت ببەرەوە ژیانت بە هەموو ڕەنگەکان ڕەنگ بکە. زۆرێک لە ئێمە لەبەر هەندێ شتی سادە زۆر زوو نیگەران دەبێ و ئومێد لەدەست دەدا یان تووشی ڕاڕایی دەبێ بۆ چەند شتێک کە هێشتا ڕووی نەداوە. بە واتایەکی تر ترسان لە داهاتوو. لێکۆڵینەوە زانستییەکان ئاشکرایان کردووە کە لە سەدا نەوەد و پێنج ی ئەو شتانەی کە ترسین لە ڕوودانی لە داهاتوودا ئەو شتانە ڕوو نادەن، بۆیە پێویست بە ترس و ڕاڕایی و توڕەبوون ناکا، چونکە ئەمانە کاریگەرییان بە خراپی هەیە لەسەر جەستە و زیانی پێگەیەنن هەر لەمڕۆوە ڕاڕایی ڕێژەی ئەدرینالین کە جەستە زیادەکا دەبێتە هۆی خێرالێدانی دڵ و بەرزبوونەوەیی فشاری خوێن، هەروەها ڕژێنەکانی گەدەش زۆر دەکا کە ئەمەش ئەبێتە هۆی برین لە گەدەدا، بۆیە ئەگەر دووربکەوینەوە لەمانە دەحەسێینەوە لە ڕووی دەروونی و جەستەییەوە، بۆیە دەوترێ، بەهێز ئەو کەسە نییە کە لە زۆرانبازیدا بیباتەوە، بەهێز ئەو کەسەیە کە خۆڕاگر بێ لە کاتی. سەبارەت بە خۆشەویستی و لێبوردەیی وتراوە خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە لە ڕابردووی خەمناک و ترسناکدا نەژیت خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە برینە کۆنەکانت نەکولێنەوە بۆ ئەوەی بەردەوام خوێنی لێ نەچۆڕێ خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە ئێستات خۆش بێ و ئێستا بژی دوور لە ڕابردووی تاریک خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە خۆت ئازاد بکەی لە تووڕەیی و بیرۆکە ڕووخێنەرەکانت. خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە واز لە هەموو ئەو هیوا و ئاواتانە بهێنی کە لە ڕابردوو و نافامیدا هەتبووە. خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە هیچ کەسێک دوور نەخەیتەوە لە دڵی خۆت. خۆشەویستی و لێبوردەیی واتای ئەوەیە کە برینەکانت ساڕێژ بکەی کە نەبوونی لێبوردەیی بووە بووبووە هۆی ئەوانە. ئەوان پێشبینی لە گۆڕان ناکەن بە ئاراستەی هێلێکدا ڕێکەن کە سەرنجی ئەوە نادەن لەگەڵ هەلومەرجی نوێدا دەبێت چی بکەن. هەمیشە لەبارەی بیروباوەڕی بتەوی خۆتەوە کەمێک هۆشیار بە هەر کاتێک بیرت کردەوە بۆ ئەنجامی کارێک تەنها یەک ڕێگا هەیە ئەوە ئاراستی خۆت بگۆڕە ئەمەش کۆمەکت دەکا بتانی لە ڕێگەی ئاڵۆز خۆت دەرباز بکەی بێگومان زستان هەر دێ. هەوڵبدە بزانی کاتێ زستان دێتە پێشەوە دەبێ چی بکەی؟ دەتوانی لە جێی خۆتدا نەوەستیت و بڕۆی تاوەکو نەبیتە بەستەڵەک. خۆت بۆ کاتی سەخت ئامادە بکە. زۆر کەس لەم کارە بێئاگان. تۆ نوێخواز و هەمیشە بیر لە پرسە بەدەستنەهاتووەکان بکەرەوە. کارێک بکەین کە هەرگیز کەسێک نەیکردووە. ئەوەش بزانە کە گرەنتییەک لە ژیاندا بوونی نییە و ئێمە دەزانین ئەگەر قەرار بێ وەڵامی هەموو پرسیارەکان بدرێتەوە، ئەگەر قەرار بێت و بمانەوێ هەموو کۆسپەکان لەسەر ڕێگەی خۆمان لابدەین، کارێک ئەنجام نادرێ. پێش دەست بردن بۆ هەر کارێک سەرەتا بیر بکەرەوە و پاشان لێی بڕوانە، هەنگاو بنێ، بەخت هەمیشە یاوەری مرۆڤە بوێرەکانە. لە هەر چالاکیەکدا کە ئەنجامی ئەدەی بە ڕووبەڕووبوونەوە لەگەڵ گومانەکان و دەستنەکێشانەوە لە پێشڕەوی بوێری خۆت پیشان بدە، تەنانەت ئەو کاتانەش کە نیگەرانی ئەنجامی کارەکەی خۆتی، دیسان بە ئازایەتیەوە بەرەو پێش بچۆ، ترس و گومانەکانی خۆت دەرمەخۆ ئەوانی تریش توش مەکە، بەردەوام خۆت لەو ناوچە ئارامەی کە بۆ خۆتت دروست کردووە دەرباز بکە و بەرەو ئامانجەکەت بجوڵێ. ئەڵێن لە ڕۆژگاری کۆندا سۆفییەک بە ناوی عەبدوڵڵا لە گوندێکی بچووکە ژیا و هەمیشە شاد و دڵخۆش بوو هەرگیز کەس ئەو پیاوەی مەلول و خەمبار نایبینی تەنانەت کاتێک ئەو پیاوە پیر بووبوو لە سەرەمەریکیشدا بوو دەم بە خەندە بوو بۆیە شاگردەکانی ئەم سۆفیا لێیان پرسی بەڕاستی ئێوە بوون بە مایەی سەرسوڕمانی ئێمە تەنانەت ئێستا کە ئیتر لە ڕەوشی مردندان بۆچی پێکەنن؟ مردن چی تێدایە کە خەندە بخاتە سەر لێوی مرۆڤ؟ ئێمە هەموومان خەمبارین و وابزانم لانیکەم لەم ساتانەی دواییدا ئێوەش دەبێ خەمبار و نیگەران بن. ئەویش لە وەڵامدا وتی، زۆر سادەیە. ڕۆژگارێک منیش وەک ئێوە بووم تاکوو بووم بە حەڤدە ساڵ. چووم بۆ لای مامۆستایەک. مامۆستای من پیرەپیاوێکی زۆر شاد و ڕووخۆش بوو. کە کاتێک بۆ یەکەم جار چوومە خزمەتی لە ژێر درەختێک دانیشتبوو بە بێ هیچ هۆکارێک پڕ بە دەم پێکەنی کەس لە دەوروبەری نەبوو هیچ ڕووداوێکی پێکەناویش ڕووی نەدابوو بەڵام ئەو بە هەمان شێوە لە دڵەوە پێدەکەنی من پرسیارم لێ کرد چیتان بەسەر هاتووەوە پێدەکەنن ئەویش لە وەڵامی من داوتی منیش ماوەیەکی دوور و درێژ هێندەی تۆ داما و خەمبار بووم تاکو ڕۆژێک تێگەیشتم کە ئەم خەم و پەژارەیە بژاری خۆمە پاشان ئەو بەردەوام بوو وتی، لەوە بەدوا بەیانی هەموو ڕۆژێک بەر لە هەڵسان لە خۆم دەپرسم، عەبدوڵڵا ڕۆژێکی تر دەستی پێ کردووە، ئەمڕۆ حەز دەکەی شادی و ڕووگەشی هەڵبژێری یاخود خەم و قوڕبەسەری؟ زۆر سەرنجڕاکێشە، چونکە هەموو ڕۆژێک بڕیار دەدەم شادی و ڕووگەشی هەڵبژێرم. سایبی تەبریزی ئەڵێ، ئەگەر جیهان وەکوو دۆزەخە، ئەوە سەرچاوەکەی ناخی ڕەشی تۆیە، ئەگەر دڵ ڕەش و تاریک نەبێ، هەموو جیهان بەهەشتە.